من وەختێکی خەیاڵێکی شاعیرانە بە بینگم پێدەگرێ شعر ئازاد دەکەم بۆ خۆی قاڵب بۆ خۆی دۆزێتەوە من قەت دە پێشدا قاڵبم بۆ شعر نەدۆزیوەتەوە تا شعر لەو قاڵبەیدا بڵێم لەبەروەی لەباری قاڵبدا تەنیا شعرێکی پارچە شعرێکی کە من پێم وایە پێش من هیچ شاعرێکی کورد دەو قاڵبەیدا شعر نەگوتووە شەنگە بێریە کەمە پێم وایە لە پێش مندا هیچ کەس دەو قالبەیدا شعر نەگوتووە باوەشت لە پێشدا بۆ تەشریح بکەم کە هیچ یەک لە شاعیرەکانی مە قالبێکی نوێیان نەهێناوەتە گۆڕێ من دەتوانم بە درێژی بۆت سابیت بکەم کە مامۆستا گۆران کە ئێمە بە شاعیرێکی نوێی دەزانین هونەرەکەی ئەوە بووە گەڕاوەتەوە بۆ وەزنی هەجایی کە وەزنی هەجایی وەزنێکی فۆلکلۆرێکی زۆر کۆنی کووردە ینی گەڕاوەتەوە بۆ ئەو وەزنەی هەموو وەزنەکانی گۆران تقریبا هیچی نییە لە فۆلکلۆردا نەبێ یانی نە هەموو وەزنەکانی دیوانەکەی ئەوی پێی دەڵێن شعری نوێیەکەی ئەوی شعری نوێیەکەی ئەتۆ تحفەی مزەفەریەی چاک بڕوانە هەموو وەزنەکانی تێدایە بەڵام ئەو بڕێکی کورت و درێژ کردوونەوە مامۆستا گۆرانێکی دەڵێ کوردستان گەڕام دۆڵاو دۆڵ پێوام نە لە شار و نە لە دێ نەم دی کەس جوان بێ وەک تۆ تۆیت و بەس کچە کوردێ کوردستانی پێ ئاوا بێ بڕۆ تەماشای تۆفەی مزەفەریە بکە دەڵێ سەد ئوستادم بۆ بێ لە لای شیرازێ دووسەد شاگرد بێ لە لای دریازێ کراسێ بدرون بۆ بووکە نازێ دەبلا تەنک بێ دەبلا شلک بێ بۆ بووکە نازێ هەر ئەو وەزنە نییە ملاحەزە بفەرم و هەر ئەو وەزنێ مامۆستا گۆران هوەرێکی کردووە گەڕاوەتەوە بۆ وەزنی هەرجایی ئەمەی تەیدی دەکەم کە دەفەرمێ ئەم وەزنە لەگەڵ تەبیعاتی زبانی کوردی پتر ڕێک دەکەوێت و بە عقیدەی من پتریش ڕێک دەکەوێت ئەمنیش عقیدەم هەروەکوی وایە لێرەدا ئەمما من پێم وایە مامۆستا گۆرانیش ئەو کەسەی کە پێم وایە قەرنی بیستەم شاعری لەوەی چاتری تێدا نەبووە لە بیرت نەچێ ئەوە دەلیل نییە کە من نەقد دەگرم یان باس دەکەم لە ئیرادەتی من نزدە بە مامۆستا گۆران کەم دەکاتەوە مامۆستا گۆران بەعقیدەی من بڕیارێکی خراپیدا لە ژیانی خۆیدا کە دەفەرمیێ ئیدی تازە من ناچمەوە سەرقالبی کۆن کە پێم وابوو دەیتوانی شعرێکی وەک دەروێش عەبدوڵاش هەر لە قالبی کۆندا بڵێ و میللەتەکەی ئەلئان ئیستیفادەی لێ بکا پێم وابوو خۆ مەحدوودکردنی شاعیر دە قاڵبێکدا یا دە چەند قاڵبدا پێم وایە کارێکی ئاقڵانە نییە بەڵێ من پرسیارەکەم ئەوە بوو کە چی تێناوەتە شعری کوردیەوە چی تازە تێناوە تۆ باسی شەکڵت کرد بەڵام ئەیشتی تر چی تازەم هێناوە واللهی ئاخر من بۆ خۆم بڵێم چی تازەم هێناوە بەڵێ شتی تازەم هێناوە ڕەنگ بێ لە پێش مندا هەبوون شاعیرە غەریبەکانی کوردستان کە بەداخەوە هەریەکەی کەس نازانێت لە کوێ مردوون وەک حاجی قادر یا وەک نالی کە باسی دەردی غوربەتیان کردووە بەڵام من پێم وایە زۆر نوێترم لەوانە لە ناڵەی جوداییدا باس کردووە ڕەنگ بێ بێ تەسیر نەبوو بێ شعری بەهارەکەی حاجی قادر یا شعرەکەی نالی بۆ سلەیمانی نردوتەوە ڕەنگە ئەوانە هیچیان بێ تەسیر نەبوو بن لە مێشکمدا جوڵەیان کرد بێ بەڵام منیش دەردی غوربەتی خۆمم لە ناڵەی جوداییدا پێم وایە زۆر چاک تەشریح کردووە ئەوەش تەنوێیەکەیە کە من هێناومە زۆر شتی نوێی دیکەشم هەیە کە نازانم ئەلعان لەو وەختەیدا نە کتێبم لە پێشە و نەچی بۆ خۆم ئەلعانەکانێ بیر دەکەمەوە کە هیچ ناتوانم شعر بڵێم چونکە هەرچی دەبوو بیڵێم کوتومە وەختێکی من گەرمەشین دەڵێم بۆ شەهیدێکی کورد ئیدی تازە هەرچەند دەکەم لەوەی چاتر ناتوانم پێم وایە بڵێم لەوە گەرمتر لەوە گەرمتر ناتوانم شین بگێڕم وەختێکی من باسی بەهاری کوردستانم کردووە پێم وایە ئیدی نەقاشیەکەم کردووە لە بەهاری کوردستان لەوەی چاتر ناتوانم تازە نەقاشی بکەمەوە وەختێکی باسی تەبیعەتی کوردستان دەکەم هەموو ئیدی لێم بڕاوە وشەم لێ بڕاوە تازە چی دیکە بڵێم هەرچی بڵێم تیکراری مکەڕڕە و لەوانەدا باقیدەی من نوێ شتی زۆر نوێم هێناوە نوێیان تێدا هەیە باش بوو باسی زمانت کرد کە دەبوو زووتر بتگوتایە بەڵام وا درەنگتر باست کرد ئێستە زۆر کەس پێی وایە تۆ لە زماندا زۆر شتت تازە کردۆتەوە یانی ئەو زمانە شعریەی کە تۆ بەکاری دەهێنی چ وەک وشە وشەی تەنهای سەربەخۆ وەری بگری چ وەک دەربڕین هەندێ دەربڕین هەیە ڕاستە کۆمەڵێ وشەی ئاساییە و لە ناو خەڵکا هەیە بەڵام کە بە شێوەیەکی تازە پێکەوەت نا دەربڕینێکی تازەش دروست دەکا تۆ ئەوەت زۆر وەستایانە کردووە بەڵام ئەمەت چۆن کردووە ئەمەت چۆن بۆ دێ ئەوە هۆی ئەوە بووە کە من بێچوە لادێی بوو وەزانیومە ئەو شەیە خەڵکی نەخوێندەوار لە لادێدا چۆنی بەکاردێن وەختێکی من لە لادێدا دەژیان زیاتر شعرەکانی خۆم لە پێشدا بۆ پیرێژنێک دەخوێندەوە تا بۆ ڕۆشنبیرێکی بخوێنمەوە بزانم زمانەکەم چاک پێکەوە هاتووە یان نا و من لێرەدا مەمنونی دێنشینی خۆم بووم یەکێک لە شعرناسەکانی مەهاباد لەبارەی مندا دەڵێ هێمن شاعیر نییە شیلاناوێ کردویەتە شاعیر بەڵێ من لە شیلاناویەکدا ژیاوم کە هەرچی لە شعرەکانمدا هەیە لەوێشدا هەیە ئاو هەڵدێر دەڵێم نازانم چ دەڵێم ئەوانە هەموو لە دێیەکەدا هەن دیو من ئەو گوڵانەی کە باسییان دەکەم لە نێو شعرەکانی خۆمدا هەموو لەو دێ هەن و من عقیدەم وایە ئەگەر برایەکی زەوقی شاعیری هەبێ بەقەد من گەڕیدە بە کوردستانێ گەڕا بە ئەویش دەیتوانی وشەکان وا جێبەجێ بکات ئەلعان من نووسەرێک کە ڕەنگ بێت تۆش بیناسی و هەر لە وڵاتەش بێ کە تۆ لێی دیم نووسینێکم دیوە ئەو وشانەی کە من لە شاری خۆمدا بەکارم هێناوە ئەویش بەکاری هێناوە ئەو بەکارهێنانە شەر ئەوەیە عرضم کردی دێهاتی بەکار دێنێ مامۆستای من دێهاتی بوو لە پرسیارێکی پێشتردا باسی ناڵی جودایت کرد هەڵبەت بەلای منەوە ڕەنگە بەلای زۆر خەڵکی دیکەشەوە وەک ئەو ڕۆژەش بۆم باس کردیت تۆ ئەگەر تەنیا ناڵی جوداییش هەبێ بەستە بەڵام ناڵی جودایی چۆن دروست بوو یانی بڵین بەرهەمی ساتێکی عاتفی بوو ڕووداوێک بوو بە کورتی چیرۆکی ئەو شعرە خۆی چییە ڕەنگ بێ بڕێک گران بێ بەڵام باوەڕم پێ بکە ئەم شعرە وەک بروسکێک بە مێشکمدا هاتووە و لە ئانێکیشدا کە من هاوارێک بۆ غەریبی خۆم بکەم ئەویش بەڵێ عیلەتێکی هەبوو من لە بەغدایەکی گەرمی هاویندا بە تاقی تەنێ لەگەڵ یەک دوو ڕەفیقی زۆر فەقیر بەجێما بووم و ڕەفیقەکانی دیکەم کە ئەو دەمی لە بەغدا دەبوون هەمووی چوبوونە ئۆروپا بۆ گەڕان منیان لە بەغدایە بەجێ هێشتبوو و ڕەفیقەکانی لە بەغدایەشم پەیدا کردبوون کوردەکانی عێراقی ئەویش هەموو وەشاخ کەوتبوون من بە تەنێ مابوومەوە ئەو غەم و داخ و دەردە وەک بروسکێک لە یەک ڕۆژدا بە مێشکمدا هات بەڵام بۆ ساز و پەرداخکردنەکەی شعرەکە ماوەیەکی زۆری توول کێشا یەکەم جار کە نووسیت هەموویت نووسی نا هەمووم نەنووسی بوو بەڵام تەقریبەن دەتوانم بڵێم ئیسکەلێتەکەم داڕشت بوو بەڵام دوایە زۆری پێداهاتم و چووم و ئێستاش بڕواناکەم کامووی بەدەستی خەڵگەی بێ با ئەو حەقیقەتە بڵێم ئەگەر من لە وەختیدا ئەگەر من لەو وەختیدا کە خەیاڵی ئەم شعرە لە مێشکمدا هەبوو ئەگەر من مەسنەوی مەولەویم لە اختیاردابا ڕەنگ بوو ئەو شعرە بە وجود نێ چونکو ئەگەر مەسنەویم خوێندباوە ئەو کەف و کوڵە ئەو کەف و کوڵم دەنیشتەوە هەر ئەوەندە شعرم لە بەرما بوون کە لەوێ ئیسینادم پێکردو بەکارت هێناوە بەکارم هێناون دەنامەسنەویم دەختیاردا بە ئیدی کەف و کوڵەکەم دەڕۆی ئەوەم بیستووە کە دەڵێن بە مامۆستا گۆرانیان کوت گوتیان بۆ شینت بۆ ڕەفیق حلمی نەکردووە بۆ ئەو پیاوە گەورە کوتی واللە گریام لەبەر ئەوەی هەست و کەف و کوڵەکەم بوو بە فرمێسک نەبوو بە شعر و من بڕوام بەو حەقیقەتە هەیە کە ئەگەر پیاو بۆ شتێک گریا ئیدی شعری بۆ ناکوترێ ئەم باسی کە دەیکەی زیاتر پیاو بۆ ئەوە ڕاکێشێ کە بیر لە تەکنیکی شعر نووسین بکاتەوە چۆنی دەنووسی یانی کەف و کوڵێک دێت جاری وا هەیە بە خوێندنەوەی مەولانایەک دەڕوا هیچی لێ نامێنێتەوە جاری واشەیە بە گریانێ قەرەبووی دەکەیت بەڵێ بەڵام جاری وا هەیە ئەوانە هیچیان دادت نادەن دەبێ بینوسی دەبێ بینوسی دەمەوێت زیاتر لەوە تێبگەم تەکنیکی نووسین لای تۆ چۆنە دەنووسی و چاکی دەکەی دەنووسی وەکو خۆی دەیهێڵیتەوە چۆنی دەنووسی بەڵێ من لە پێشدا کەف و کوڵەکەم بێنمە سەر کاغەز بەڵام زۆر کەس وابووە ئینتیقادی لێکردووم کە تۆ زۆر دەست لە شعری خۆت دەدەیت من تا جێگایەک کە لی بێزار دەبم هەر دەستی لێ دەدەم هەر کەلیمەی دەبەمە پێشەوە دەیهێنمە پاشەوە قافیەی جوان دەکەم قافیەی ناهێڵم نازانم یەکێک لە ڕەفیقانی قەدیمم کە ڕەنگ بێ ئەلان ئەو داعیەی نەهێنێ من بە ڕەفیق بزانێ دەیگوت جاری وا هەیە تۆ شعری خۆت خرا دەکەی هێندەی دەست لێ دەدەی خرای دەکەی من بە خۆم نییە ناتوانم دەست لە شعری خۆم نەدەم پێم وایە بۆ خۆم پێم وایە چاکی دەکەم خەڵکی واشەیە پێم دەڵێن خراپی دەکەی زۆری دەست لێ ئەدەم بەڵام پیاو کە لە کوێوە بۆ کوێکەت دەخوێنێتەوە ئەو پێشەکیەی کە بۆ تاریک و ڕوند نووسیوە یان ناڵی جوداییەکەت دەخوێنێتەوە وا هەستەکات تۆ زۆر لە وڵات دوور کەوتیتەوە یانی وەک بڵێی هەزاران میل کەوتووەتە نێوان تۆ وڵاتەوە کوردستانەوە بەڵام لە هەر لایەنێکەوە لێکی بدەیتەوە تۆ لە کوردستانی عێراق بوویتە نەک تەنها لە عێراقی عەرەبە کاوەندە هەست بە غەریبی بکەی ئەی بۆچی ئەو هەستەی کوردستان وای لێ نەکردووی کە کەمتری بکاتەوە با بڵێین ئەوەندە هەست بە غەریبی نەکەی وەک پیاو لە شێعرەکە و لە پێشەکیەکەدا دەیبینێ واللهی کاکە من بەڕاستی با ئەو حەقیقەتە بڵێم من نەتەنیا لە کوردستانی عێراق قەستم بە غەریبی نەکرد بەڵکە پێم وابوو لە ماڵە خۆمم و بە تایبەتی ئەگەر دەچوومەوە شارەکانی کوردستان ئەوە زۆر دەردی غوربەتی لە مندا دەکوشت بەڵام عاتیفەی ژن و منداڵ من شاعرێکی ڕەبەنی وەک حاجی قادر نەبووم تاقانەیەکم بە جێ هێشتبوو کە زۆرم غەم بوو دیارە هەرچی کوڕە کوردەکانم زۆر خۆش دەویستن بەڵام جێویان بۆ پڕ نەدەکردنەوە خوشکم بە جێهێشت بوو برام بە جێهێشت بوو ئەوانەش پیا و با زۆر درۆزن نەبێ هەرچی کوڕە کوردێکم زۆر خۆشویست بێ پێم وانە بە قەت کوڕی خۆم خۆشویست بێ بەڵام ئەو شعرانەی کە زۆریان بۆنی غەریبی لێدێ هەر ئەو شعرانن کە من دە و ساڵی حەفتا و چوار و حەفتا و پێنجدا کوتومن ناوێرم بۆچی بەنێو بڵێم تەنیا موسەکینێکی هەم بوو ناوەکەی نابم کابرایەک بوو کوردێکی کە پێم وایە نەوێرا بوو بچێتە شاخی دەناکێ هەبوو نەچووبێتە شاخی ناوی مەحموود زامدار بوو بەڵێ وەڵاهی ئیدیەوە تۆ دەیڵێی دەچوون دەردی دڵی خۆم لەکن ئەو کەسەی هەڵدەڕشت بەڵێ مەحموود زۆری زەرەر لە خۆیدا ئەگەر مەحموودیش لە شاخی بایە شعری چاتریشم دەکوت ڕۆژێ دەچووم لە کنوی خۆمم دەخلافاند ئەو مەلعونە نەیدەهێشت بێتە بێتە شار پێدەکەنی با خاترەیەکی خۆشی خۆم و مەحمودت بۆ بگێڕمەوە ڕۆژێک لە یەکێتی نووسەرانی کورد دانیشت بووم مامۆستا عبدڕزاق بیماریش لەوێ دانیشت بوو بۆ خۆیشی لەوێ بوو سێ چوارێک لەو بیمار و نازانم زامدار و شتانە لەوێ بوون ئەو کابرایە دەستی کرد بە کەرنامە خوێندنەوەی دە پێش هەموو شتێکدا گوتی کەر گیان لەبەرێکی هێمنە کوڕەکوتم هەتیوە بۆ هەژار نییە بۆ زامدار نییە هەموو پێ دەکەن ئاخر بۆ بیمار نییە بۆ هەرهێمنە یەکجار زۆر خەجاڵت بوو هەموو پێ دەکەن بەشێکی زۆری تەجروبەی غەریبیت پێوەندی بەو ماوەیەوە هەیە کە لە عێراق یا لە کوردستانی عێراق بووی ئێستا ئەو تەجروبەیە چۆن دەبینی ملاحەزە بفەرمو و شعرەکانم تاریخیان هەیە من ئەو مدەتەی کە لە کوردستان بووم لە ژێر ناپاڵم و تیزابی دژمندا بووم یەک شعرم نییە کە باسی غەریبی تێدا بێ مەتەرێزی شەرەفم لە شەڕدا گوتووە بەڵام دەڵێم ئاوارە نیم وا دەزانم لە ماڵم بەڵام ناڕەحەتیەکەی من هەر ئەو وەختە بوو ئەگەر تاریخی شعرەکانم بخوێنیەوە هەر ئەو وەختەیە کە من هەست بە غەریبی دەکەم کە لە بەغدا بەتەنێ بەجێ مابوو کەوا بێم غەریبی ئەم غوربەتەی لێرەدا باز دەکرێ غوربەتی زمانە یانی پێوەندی بە زمان و فەرهەنگەوە هەیە فەرهەنگی نەتەوایەتی میلەتێ بەڵێ یانی تۆ غەریبیەکەت زیاتر لەوەدا بوو کە لە وڵاتێکدا بووی لە ڕووی زمانەوە لە ڕووی فەرهەنگەوە لێیەوە دووری وانە بەڵێ ئەوە کامیلەن وایە من کە نزیک بە نازانم ده ساڵ یا هەشت یا نۆ ساڵ لە بەغدامام وێستا ئەوەندە عەربی فێر نەبوو بووم کە بتوانم احتیاجاتی ڕۆژانەمی پێدەفع بکەم دیارە ئەوەش محتاج نەبووم ڕاستەکەی ئەو بوو کە دەمتوانی هەمیشە ئەوەندە کوردێک پەیداکەم کە ئەگەر قاتێک بکڕم ببێتە دیلمانج و بۆم بکڕێ دەنا پێم وانە هێندەش نازیرەک بم کە زمان فێر نەبووم بەڵام واللهی ئیسیادادی زبان فێربوونیشم کەمە ها ئەوەت پێ بڵێم و دوایە بەڕاستی من نەمدەویستە دەبێ عەربی سوێر ببم چونکو تەماشام کردبوو کە قەت نامە ئەدیبێکی چاکی عەرەب ئەدەبی عەرەبی ئەدەبیاتی عەرەبی بخوێنمەوە یا نووسینی عەرەبی بخوێنمەوە مەگەر خەبەرێک زۆر احتیاج پێ بووبێ زۆرم احتیاج پێ بووبێ خۆمم عەزیەت دابێ دەنا قەت گۆڤار و شتیوام نەدەخوێندەوە عیللەتیش ئەوەیە کە بۆخۆت دەزانی ئەدەبی عەرەبی چەندی زەرەر لە زبانی کوردی داوە. با حەقیقەتێک بڵێم، دیارە ئەو دەمی من نووسینە کوردییەکانی عێراقم زۆر دەخوێندەوە، تا لە کوردستان دەبوون، تا دەبیرستان، بە ئیستیلاحی ئێرە دەبیرستان، یا بە ئیستیلاحی وێ سانەوی و شتی واتان دەخوێند، هەموو کوردییەکی خالیس و جوان دەنووسرا. لەگەڵ دەبوونە دکتۆر ماشااللە، عەرەبیتان فکر دەکردەوە و کوردیتان دەنووسی. وای چ بەدبەختیەک بەسەر زبانی کوردیدا هاتبوو ئەو عەربی فکرکردنەوە هەستام بەو کارە یقوم و بهذا العمل بەڕاستی زەرەری گەورەی داوە با جارێکی دی بینەوە سەر مەسلەی دەربەدەری یا ئاوارەیی و دوورکەوتنەوە لە وڵات ئایا پیاو دەتوانێت بڵێ یەکێ لە هۆیە سەرە سەرەکیەکان لە شعری تۆدا دەربەدەری و ئاوارە بوونە ناعرزت دەکەم هێمن نییە ئەمن میلەتی کووردە بەڵام ناتانەوێ ئەوەش بڵێ بەڵام ناتەوێ ئەوەش بڵێ کە جوانترین شعرت ئەوانن کە غەریبی پێی کوتووی با نە ئەوە لەبەر وەش بووە کاکە لەبەر وەی بووە من تەجروبەی شعرم زۆرتر ڕۆیوەتە پێشێ هەر غەریبی نەبووە من تەجروبەی شعریشم زیاتر بووە ئەزمموی شعرم هەتا تەمەنم بەرەو ژوورتر چووە بەرەو پێشتر چووە ئەی کەواتە سەرچاوەی شعر لای تۆ جگە لەوەی وتمان کە ڕەنگە دەربەدەری جوانترین شعری پێکوتبی چی دیکەیە واللهی جوانیش زۆری تەسیر لە من کردووە جوانی دیارە بە هەموو معنای کەلیمەوە بەڵام جوانترین شتیش لە نەزەر مندا ژن بووە یانی ئینسان بووە کە دیارە جنسی مخالیفە لە هیچ شعرێکی مندا تۆ پێم وایە بۆنێکی واناکەی کە من تەمایولێکی غیرە ئینسانیم تێدا بووبێ بەڵێ بەڵێ تۆ هەر ناڵەی جودایی دەبینی لە شعرە غەریبیەکانی مندا ئەدی شعری وام هەیە کە ناڵەی جوداییش نییە بەڵام بۆنی غەریبی لێدێ کە دەڵێم یادم بکەن زۆر سەیرە بەڕاستی ئەو شعرەی من کەم کەوتووەتە بەر لێکۆڵینەوە و ئینتیقات من پێم وایە لەو شعرەیدا زۆر شتی نوێم هێناوەتە گۆڕێ کە لە پێش مندا هیچ شاعرێکی کورد لا ئەقل نەیگوتبێ من دەڵێم لەو دەمەی ڕا لەو دەمەیدا گڕ دەگرێ مەیل و تاسە لەو دەمەیدا تێک هەڵ دەنگون هەناسە پێم وایە تێک هەڵدەنگون هەناسە ڕنگ بێ ئەو تعبیرە زۆر کەم بێ لە شعری شاعرانێ کە من بیان ناس ئەوەش هەر نەوەیەکە لە دەردە غوربەتەکەم بەڵێ جوانی لە هەموو شتێکی دی جوانیش یەکێک بووە لەو شتانە کە منی هانداوە بۆ شعر گوتن جوانی تەبیعەت دیارە پتر لە جوانی تەبیعەت جوانی ئینسان ئینسانی جنسی مخالیف تۆ لێرەدا باسی تعبیرت کرد لەو دەمەیدا تێک هەڵدەنگون هەناسە بەڵێ ئەمە گەر بەراوردی بکەی لەگەڵ ئەو دەربڕینە ئیحساساتیەی کە لە ناڵەی جوداییدا باس کردووە ئەوەیان زۆر باشکرا پێوە دیارە کە زیاتر شتێکی ئیحساساتیە و ڕەگەزێکی مادی تێدا بەدی ناکرێت بەڵام تێکەڵ دەنگ و نەناسە شتێکی زیاتر مادی نیشان دەدا ئەمە بە ڕەئی تۆ دوو تەجرەبەی جیاواز نیشان نادا با با پێ دەکەنێ چونکو باوکانە بوو وەکو عرضم کردی ماچیان نەدا بە شاعرە لاوەکان دەیاندا بە من چونکو پێیانوا بوو بێ ئازارم پێ دەکەنێ بێ ئازار نەبام بۆ دەیاندا پێ دەکەنێ نازانم تۆ شعرەی من دیوە کە خەڵک ڕەنگە زۆری فکر لێ نەکردێتەوە وەرە ماچم دەیە ماچی خودایی کە بێزارم لە ماچی سینەمایی لێرەدا ماچی سینەمایی ئەو ماچانن کە وەکو بابێک ئەو خەڵکە منیان ماچ دەکرد پێم وایە ماچی بابانە بوو پێکەنین کردوومەتە ماچی سینەمایی جگە لە دەربەدەری جگە لە خۆشەویستی نیشتمان دیارە ئافرەتیش ڕۆڵێکی زۆری لە شعری تۆدا هەیە تۆ چۆن سەیری ئافرەت دەکەی بەلای تۆ ئافرەت بۆ شاعیر دەبێت چی بێت پرسیارێکی زۆر گرانە ڕەنگە گوێیان لێ بێ بەڵام چ بکەم دەبێت جوابت بدەمەوە من پێم وانە ئافرەتێک بەڕاستی بۆ ئینسانێک یاژنێک من کەلیمەی ئافرەتیشم قبول نییە لە بیرت نەچێ پێم وانە لە خودای جوانی ڕاهات بێ پێم وایە لە عورەتی منیش لەم کاغەزەدا هەردوو شەکەم نووسیوە بەڵێ با تخواکەی ئێمە بڕێک لەسەروەی بڕۆین تۆش لە بیرتە کێشەم زۆر لەسەروەی بووە دەمکوت ئافرەت عورەتە کە لە ئەدەبیاتی فارسیدا فەوق العادە بەکار هاتووە بە مانای ژن و منداڵ بە مانای حرم یعنی ئەم کەسانەی کە نابێ خەڵک بیان بینێ کەوتووەتە زمانی کوردییەوە لە کوردستانی ئێراندا تەنیا ئەو کەسانەی پێیان عەیبە باسی ژنەکانیان بکەن ئەوان بانگی دەکەن ئافرەت دەنا ئەگەر ناوی ژنەکەی بوێرێ بڵێ فاتم ئایش نازانم گوڵێ چی ناڵێ ئافرەت ئیدی بانگی ژنەکەی دەکە زۆر سەیرە ڕۆژێکی دەگەڵ یەکێک لە مامۆستاکان کێشەم بوو دەیکوت ژن بەرمەرحەلەیەک لە ژیانی ئافرەت دەڵێن کە کچێتی نەمێنێ وتم یانی ئەگەر کەسێک بچێتە حەمامی ژنانە حتمما دەبێ کچایەتی نەمابێ پێکەنی یا کابرایەک دەڵێ کەوشی ژنانە دەفرۆشم ئیدی ئەمە هەر دەبێ بە کچی نەفرۆشێ ناوان نییە ژن کەلیمەیەکی دژی پیاوە کەوابوو ژن هێندەی کەلیمەکە ناسکە هێندەش بۆ خۆی لە لای من ناس کرد بەڵام بەو حاڵەوە بەلای منەوە محتەرەمە ینی ئەوەندە بەلای منەوە محتەرەمە کە دەگەڵ ئەو هەموو خۆشەویستی من دەگەڵ ژنم هەیە خۆت لە من باشتر دەزانی یازدە ساڵ من دەربەدەر بووم ژنێکی دیکەم نێنا چونکو پێم وابوو ژنێک بۆ ئینسانێک بەسە دەنا پێتوانە بوو ئەمن لەو کوردستانی عێراقە پیرێژنێکم وەگیرکەوێ ئەگەر بە سیغەش بواە پێدەکەنێ ئەگەر بە سیغەش بوو با بەڵێ ئەوە پاشان دێمەوە سەرە و باسە بەڵام شتێکت باس کرد کە تۆوا دیارە ئەوەی خۆتت لە بیر چۆتەوە ئەو سرە تا دوور و درێژەی تاریک و ڕوون نووسی بوو لە یەک شوێنا باسی خێزانەکەی خۆتت بەناو نەکرد بوو دوایش لەسەرەوە ڕخنەیان لێگرتی بەڵێ ئەوە چی بوو عرضت دەکەم من لەو ڕەخنەدا جوابم داوەتەوە دەڵێم ئەوە پاشماوەی ژیانی چینایەتی بووە کە تەسیری کردووە لە مندا و بە ئیسیلاحی فارسی نازانم بە کوردی بڵێم چی ناخوداگا من باسم نەکردووە دوایە لە مەقالەیەکی بچووکدا مەعزەرەتم خواستووە دەڵی نەچوە بچێ نەچوە بچێ بەڵێ بەڵێ ئەوە پاشماوەی جا ئەلعان کەەوە لە مندانەماوە ئێستا کە زەمان وای کردووە پێگەیشتوینەوە دیسان هەر لە شارێکی غوربەتین ئیدی بەڵێ ئەگەر من جارێکی بمەوێ کۆمەکی کۆمەکێکی وەکو دەزانم ئەتۆ لە ئەوروپایە بە ڕنگ بێ بە ماڵە خۆت بکەی ئەگەر من بمەوێ ئەو ماڵ دەماڵێ بڵێم بیدە بە من بڕێک گەسک لێدەم ئەو پاشماوەی چینایەتی تێدا ماوە دەڵێ تۆ چۆن کاری ژنانە دەکەی پێکەنین دەنا من پاشماوەی چینایەتیم تێدا نەماوە باشە گەروا بێ باشە بە هەڵسوکەوت لەگەڵ ژندا با بڵین بۆ شاعرێک پێت وایە لە ڕێگەی دڵداریەوە پیاو باشتر ژن دەناسێ یا ژن هەروەکو خۆی لە تەبیعەتدا هەیە واللهی کاکە من وەک کوردێک تووشی ژن بووم بۆ خۆت دەزانی دابوو ڕسومی کوردی دڵداریەکی دڵداریەکەش هەر مەحدودە وەکو ئەو دڵداری کە دەزانم ئەتۆ دەڵێ چی و من بەو شکافتەی بڵێم واللهی پێم وایە پیاو تەنیا وەختێک دەتوانێت ژن دەرکە کە ئیزدیواجی کردبێ ینی ژنی هەبێ ئەو دەمی دەتوانێت دەرکیکە پێم وانە لە دڵداریدا پیاو بتوانێ ئەو تەجربەی بێتە دەسێ بێتە دەسی وەکو ژندارێکێتی عیشقێک ئەوینێک یا عیشقێک پایەدارە کە ئەخلاقیشی لەگەڵ بێ گوایە ئەگەر تۆ سەیری دیوانەکانی من بکەی من لە ساڵی 1325 ی هەتاویدا ژنم هێناوە ئەگەر تاریخەکان بە هی زینی بڵێی کە دەکەنە تەقریبەن 46 1946 من ژنم هێناوە ئەگەر تەماشای تاریخی شعرەکانم بکەی شعرە دڵداریەکانی من هەمویان پاش ژنهێنان گوتراون ئەوانی کە تام و خوێیەکیان هەیە کەواتە بۆ کێت و تون کەوابوو هەر بۆ ئەوەی زۆری شایی بەخۆ دەبێ قسەکانمان توندە پێکەنین کەوابوو پێم وانە بۆ شتێکی دیکەم کوتبێ هەندێک بیروڕای جیاواز لەبارەی پەیوەندی ژن و پیاوە هەیە سێکس بەردەوامی دڵداریە لوتکەی دڵداریە یا دڵداریە یا دڵداری لەگەڵ سێکسدا دەمرێ تۆ چۆنی دەبینی من پێم وایە دڵداری لەگەڵ سێکسدا پەروەەردە دەبێ و دەڕواتە لای سەروو یانی بەلای تۆوە لوتکەیە بەلای منەوە بڵێ لوتکەیە من زۆرم بڕوا بە عیشقی ئەفلاتونی نییە ئەم جارە لەو گشتیەوە دێمەوە سەر تۆزێ بە تایبەتی تر دەربارەی تەجروبەی خۆت دایکی سەڵاح با بڵێن خێزانەکەت بۆ تۆ چی دەگەێنێ ئەمن ناویم لە بیر نییە نێوی ئایشە بەڵێ بەڵێ وەڵاهی لە هەموو کەس خۆشەویستترمە لە ژیاندا بێ ئەولا ئەولای با گوێشی لێ نەبێ بۆ ئەمەیان گوێی لێ نەبێ ها بەڵێ گوێی لێ نەبێ زۆر غرور دەیگرێ پێ ئەکەنێ با غرور نەیگرێ بەڵام بەلای منەوە لە هەموو کەس بۆ من خۆشەویستتر بووە لە ژیانمدا و ئەلعانیش تەحەکومێکی کە گاڵتە بە گیانی خۆم کردووە لە تەواوی ژیانمدا دەگەڵ زۆر ملهوڕی گەورەدا مبارەزەم کردووە خەباتم کردووە لە مقابلی ویدا ئەلعان زۆر بێ دەسەڵاتم لە حاڵی حازردا زۆر بێ دەسەڵاتم بەڕاستی دەبێ لەسەرم بکەنەوە پێ دەکەنێ ڕەنگە هەر تۆوا نەبی تەجروبەی تۆ نازانم ئێوە چەند ساڵ بوو یەکتان نەبینی بوو ئێمە پتر لە دە ساڵ و نیو دە ساڵ و نیو بەڵێ دەڵێن کە نازم حکمت نازم حکمەتیش تەجروبەیەکی وای هەیە بەڵێ دوایی وابزانم یازدە ساڵ یا دوازدە ساڵ کە منەوەری بینیەوە ژنەکەی بەڵێ هەمووی هەر چوار مانگ لە لای مایەوە نردیەوە ئیدی نەیشی دیەوە تۆ چۆن بووی واللهی من پێم خۆش نییە تازە لێک جێبینەوە تا ئەوی پێی دەڵێن مەرگ و هادی ملەزات لە یەکمان جوێ ناکاتەوە پێم خۆش نییە لێی جوێ ببمەوە ڕاستەکەی ئەوەیە بەڵام بەڕاستی وەکو من پاش گەڕانەوەشم ئیتر شعری دڵداریم نەگوتووە هەر مانایشی نەماوە بۆ من ڕەنگ بێ بڕانی کەلیماتە یانی بەڕاستی کەلیمەم بۆ جوانی لەدەستووە ئیدی هیچم نەماوە پێی بڵێم ڕەنگە ئەوەش مەسلەیەک بێ کە ئیتر من چ بڵێم من کەلیمەی کلاسیکم لەبارەی شعری کوردیدا پێغەڵەتە بەڵام لە شعری عروزیدا ئەوی لە من ئەوی من لەبارەی ژندا دەڵێم بەڕیشی بۆزەوە سوزدەی دەبەم من بۆ جەماڵی تۆ ئەدی بۆچی دەیان کوت دار کە پیر بوو تازە دانایە تازە ئیدی تەماشا دەکەم شتیوا لە تیفم نایەتەوە خەیاڵ و لەبەروەی دەستم لێ هەڵگرتووە بە هەزار زەحمەت توانیومە لەو بینانەدا شعرێک لەسەر حیجابی ئیسلامی بڵێم کە پێم وایە شعرێکی خراپ نەبێت ئەمما لەبەرم نییە ئەلعان بۆت بخوێنمەوە ئەمە پیاو بۆ پرسیارێکی تر ڕادەکێشێ بەڵام مەبەستم تۆ خۆت وەکو مام هێمن نییە بەڵکو هەر وەکو شاعیر بەگشتی ژنهێنان بەلای تۆوە چۆنە یعنی شاعیر دەبێ ژن بهێنێ واللهی کاکە ئاخر وەکو عرضم کردی من پێم هێندێ کەس دەگەڕێمەوە بۆ پرسیارەکەی تۆ هێندێک کەس پێی وایە ئەگەر ژنی هێنا دادەمرچێ و هێندێک کەس من بۆ خۆم ئەگەر ژنم هێنا بوومە شاعر بەڵام نازانم خەڵکی دیکە چۆنە تۆ پێتوانیە مامۆستا گۆران پاش وەی دایکی ڕووناکی بوو دەبێ مەبەستی دایکی هێرۆ بێ نەکدایکی ڕووناک فەرهاد شاکەلی ئیدی شاری دەربارەی جوانیدا کەم کوتووە